ژیانی پێغەمبەری خوا لە قورئان و فەرموودەکاندا. بە ناوی خی بەخشندەی مهرەبان ئەڵلقەی سی و حەوت بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا بەشێک لە ڕووداوەکانی جەنگی ئۆحودمان پێشکەشکردن بە پشتیوانی خوای گەورە لەم ئەڵلقەیەشدا تەواوی ڕوودا و بەسەرهاتەکانی ئەو جەنگە دەخوێنینەوە سەبارەت بە بەشداربوونی ئافرەتانی مسلمان لەم جەنگەدا ڕێوایەتێکی زعیف هەیە لە ئیبن مەسعودەوە ڕزای خی لەسەر بێ کە فەرموویەتی ئافرەتانی مسلمانان لە جەنگی ئۆحددا لە دوای پیاوانی مسلمانەوە بوون و کۆمەکیان دەکردن لە جەنگەکەدا هێرشی مسلمانان بۆ سەر مشریکەکان بە توندی دەستی پێکرد موسای کوڕی عوقبە ڕەحمەتی خوای لێ بێ دەفەرموێت، لە دوای کوشتنی ئاڵا هەڵگرەکانی قوڕەیش، پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و هاوەڵانی، لە هەموو قۆڵێکەوە هێرشیان بردە سەر موشریکەکان و پەلاماریان دان. وە هێرشی ئەوانیان پەک خست و پاشان سێ جار ئەسپ سوارەکانیان هێرشیان هێنا و تیر هاوێژە موسڵمانەکانی سەر تەپۆڵکەکە لێیان هاتنە دەست و لە هەر سێ جارەکەدا ڕاویان نان و پاشەکشەیان پێکردن پاڵەوانانی مسلمانان لێیان هاتنە دەست و بەڕاستی شەڕێکی بێوێنیان لەگەڵ کردن لەوانە حەمزە و ئەبوو دوجانە وەک سعدی کوڕی ئەبی وە قاز ڕزای خی لەسەر بێ دەفەرمێت حەمزەی کوڕی عبدولمتەلیب لە جەنگی ئوحددا لە پێشی پێغەمبەرەوە درودی خی لەسەر بێ دەجەنگا و دەیوت من شێری خوا و پێغەمبەرم عومەیری کوڕی ئیسحاقیش ڕەحمەتی خوای لێ بێ دەفەرموێت، حەمزە لە جەنگی ئوحوددا لە پێش پێغەمبەر دروودی خوای لە سەر بێ بە دوو شمشێر شەڕی دەکرد و دەیوت، من شێری خوام. ئەبوو دوجانەش ڕەزای خوای لە سەر بێ قارەمانانە بە شمشێرەکەی پێغەمبەرەوە دروودی خوای لە سەر بێ دەجەنگا و چۆنیەتی جەنگەکەشی لەم دوو ڕیوایەتە زەعیفەدا هاتووە. یەکەم، زوبەیری کوڕی عەوام ڕەزای خوای لە سەر بێ دەفەرموێت، ئەبو دوجانە بە هەر کەسێکی موشریکەکان بگەشتایە دەیکوشت لە موشریکەکانیشدا پیاوێک هەبوو بە هەر بریندارێکی ئێمە بگەشتایە دەیکوشت هەریەکەیان لە یەکتر نزیک بوونەوە و منیش دوعام کرد بە یەک بگەن ئەوە بوو بە یەک گەیشتن مشریکەکە شمشێرێکی داوەشان بۆ ئەبوو دوجانە ئەبوو دوجانەش قەلغانێکی دایەبەری و پاشان شمشێرێکی لێدا و کوشتی دووەم هەر لە زوبێرەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت وتم دەبێت ئەمڕۆ تەماشای ئەبوو دوجانە بکەم تا بزانم چۆن شەڕێک دەکات تەماشام دەکرد هەر کەسێک بەهاتایەتە بەردەمی دەیخست و لە ناوی دەبرد پیاوێک کە ناوی قزمان بوو و لەبەر خوا لەم جەنگەدا بەشداری نەکردبوو بەڵکو لەبەر ناو و شوهرەت بەشداری کردبوو ئەم پیاوە زۆر بە توندی دەجەنگا دژ بە مشریکەکان سەهلی کوڕی سەعد ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، پیاوێک هەبوو لە ڕیزی هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەجەنگا و نەیدەهێشت موشریکێک لە دەستی دەرباز بێت تا خۆی پێ دەگەیاند و بە شمشێرەکەی لێی دەدا تا دواتر وترا ئەی پێغەمبەری خوا ئەوەی فڵان کەس ئەنجامیدا ئەمڕۆ بە کەسمان ئەنجام نەدرا پێغەمبەریش درودی خوای لەسەر فەرمووی لەگەڵ ئەوەشدا ئەو دۆزەخیە. هێرشی موسڵمانان بۆ سەر موشریکەکان بەردەوام بوو تا ڕاویان نان و گەیشتە سەرکردایەتیان نزیک بوو ئەبوو سوفیانی سەرۆکیان بکوژرێت زوبەیری کوڕی ئەوام ڕزای خی لەسەر بێ دەفەرمێت حانزەلەی کوڕی ئەبی عامر بە ئەبوو سوفیان گەیشت و دای بە زەویدا نزیک بوو بیکوژێت بەڵام شەدادی کوڕی ئەوس چاوی پێکەوت و هات لە دواوە شمشێرێکی لێدا و شەهید بوو. بەڵێ هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ گیان لەسەر دەستانە دەجەنگان جابیر ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پیاوێک لە جەنگی ئوحود داوتی ئەی پێغەمبەری خوا گەر بکوژرێم لە کوێ دەبم پێغەمبەریش درودی خوای لەسەر بێ فەرمووی لە بەهشتا دەبی پیاوەکەش هەندێک خورمای بەدەستەوە بوو فڕێی دا و جەنگا تا شەهید بوو هێرشی مسلمانان بەردەوام بوو و مشریکەکانیش ڕایان دەکرد و خێوەتگەکانیان گیرا و ئەو ئافرەتانش کە لەگەڵیاندا بوون هەڵاتن بەڕا ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کاتێک بە مشتیکەکان گەیشتین و هێرشمان بردە سەریان ڕایان کرد هەموو ئافرەتەکانیشیان ڕایان دەکرد بەرەو بەرزایەکە و جلەکانیان هەڵکردبوو خڕخاڵەکانی قاچیشیان دیار بوو زوبەیریش ڕزای خی لەسەر بێ دەفەرمێت سوێن بەخوا تەماشام دەکرد خڕخاڵەکانی هندی کچی عوتبە و هاوەڵە ژنەکانی دیار بوو خۆیان کۆ کردبۆوە و ڕایان دەکرد کەم تا زۆرێکیان مابوو کە دەست بەسەر بکرێن هەر لە ڕیواەتێکی تردا دەفەرمێت سوێن بەخوا ئەو ڕۆژە خڕخاڵەکانی ئافرەتەکانیان دیار بوو خۆیان کۆ کردبووە و ڕایان دەکرد سوپاکەشیان بەزی بوو هەموو ڕایان دەکرد وامان دەزانی هەموو دەکوژرێن و هیچ کەسێکیان لێ ناگەڕێتەوە و دەرباز نابن لەو ڕۆژەدا ئەبوو دووجانە بە دوایان کەوت تا گەیشتە هندی کچی عوتبە و ڕێزی لە شمشێرەکەی پێغەمبەرگر درودی خی لەسەر بێ کە بەو شمشێرە لە ژن بدات زوبەی ڕزای خی لەسەر بێ دەفەرمێت ئەبوو دووجانە بە دوایان کەوت تا گەیشتە لای ئافرەتە دەف بە دەستەکانی قڕیش لە قەراغی بەرزاییەکانی ئەوبەر ئەبوو دووجانە شمشێرەکەی داوەشان بۆ هند بۆ ئەوەی لی بدات پاشان وازی لێهێنا کە جەنگەکە تەواو بوو بە ئەبوو دووجانم وت هەموو کارەکانتم ئەمڕۆ بینی تەنها ئەوە نەبێت کە شم شێرەکەت بەرز کردەوە لە ئافرەتەکە و بەڵام لێت نەدا ئەبوو دووجانەوتی بەڵێ ڕاستە سوێن بەخوا ڕێزم لە شم شێرەکەی پێغەمبەر گردرودی خی لەسەر بێ کە ئافرەتێکی بێ کۆمەکی پێ بکوژم تیر هاوێژەکان جێگەکانی خۆیان چۆڵ دەکەن سەرکەوتنی یەکجارەکی مسلمانان نزیک بووەوە و تێکشکانی مشتیکەکان گومانی تیا نەبوو بەڵام بەهۆی خۆشەویستی دنیا و سووربوون لە سەر کۆکردنەوەی دەستکەوتەکان و سەرپێچی کردن لە فەرمانەکەی پێغەمبەر درودی خی لەسەر بێ ئەوە بوو کۆمەڵێکی زۆر لە تیرهاوێژەکان جێگەکەی خۆیان چۆڵ کرد ئەمەش بووە هۆی شکستی مسلمانان و ئابلوقەی سوپاکەیان لەگەڵ سەرکردایەتەکەیان و گەڕانەوەی مشتیکەکان و شەهید بوون و بریندار بوونی ژمارەیەکی زۆر لە هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەم بەسەرهاتەش لەسەر زمانی هەندێک لە هاوڵانی پێغەمبەر و هەروەها لە وتەی زانایانی ژیان نامە و مەغازیدا کۆمان کردوێتەوە و ڕێکمان خستووە بە گوێرەی هاتنی ڕووداوەکان یەک بە دوای یەکدا بەسەرهاتەکەش بەم جۆرە دەبێت زوبەیر ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، سوێند بەخوا ئێمە لەو کاتەدا زاڵ بووین بەسەریاندا و سەرکەوتنمان بەدەست هێنابوو، بەڵام لەناکاو تیرهاوێژەکان فەرمانەکەی پێغەمبەریان درودی خوای لەسەر بێ شکاند و دیارە تیرهاوێژەکانیش لەناو خۆیاندا جیاوازی کەوتبووە نێوانیان. کۆمەڵێکیان دوای ئەوەی بینیان کە هەندێک لە موسڵمانان کەوتوون بەسەر ئەو دەستکەوتانەدا وتیان دەستکەوتەکان دەستکەوتەکان ئەی خزمان، هاوڕێیانمان سەرکەوتن چاوەڕێی چی دەکەن؟ کۆمەڵێکی تریان وتیان پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ داوای لێکردن کە ئێرە بەجێ نهێڵن سەرکەوتوو بێت یان نا سەرکردەکەیان عبدوڵای کوڕی جوبیر پێیوتن بیرتان چووە پێغەمبەر درودی خوای لەسەر بێت چی پێوتن هێواش بن ئەی نازانن کە پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ بەڵێنی ئەوەی لێوەرگتن کە ئێرە چۆڵ نەکەن ئیتر بۆ دەمەقاڵیان و جیاوازی کەوتە نێوانیان و سەرپێچی پێغەمبەریان کرد درودی خی لەسەر بێ و شکستیان هێنا پاشان کۆمەڵێکیان لەوانەی دەیانویست بچنە خوارەوە بۆ شت کۆکردنەوە وتیان سوێن بخوا دەبێت بڕۆین و لە دەستکەوتەکاندا بەشدار بین پاشان هەموویان ئەو جێگەیەیان بەجێ هێشت زوبەی ڕزای خی لەسەر بێ دەفەرمێت بەم جۆرە تیرهاوێژەکان سەرپێچی فەرمانەکەی پێغەمبەریان کرد و جێگەکەی خۆیان چۆڵ کرد و هاتنە جێگەی شەڕگەکە کە مشتیکەکانمان لێ ڕاونا کەوتنە کەل و پەلکۆکردنەوە و پشتەوەیان چۆڵ کردین ئالە و کاتەدا ئەسب سوارەکانی مشتیکەکان بە سەرۆکایەتی خالیدی کوڕی وەلید لە جێگەی تیرهاوێژەکانەوە هێرشیان هێنایە سەرمان ئێمە گەڕینەوە و سوپای مشریکەکانیش بە دواماندا گەڕانەوە ڕیزەکانی سوپای پێغەمبەر درودی خی لەسەر بێ هەموو بە یەکداچوون وەک تێکەڵبوونی هەردوو دەست هەموو ڕیزەکانیان شێوا و تێکەڵ و پێکەڵ بوون و یەکێک لەو کاتەدا هاواری کرد هەموو وایان دەزانی کە ئەوە شەیتان بووە وتی بۆیان بگەڕێنەوە بۆیان بگەڕێنەوە محەممەد کوژرا ئەمەش زیاتر مسلمانانیش پرزە کرد و هەموو بەسەر یەکدا کەوتن و بوونە سێ بەشەوە بەشێک کوژرا و بەشێک بریندار بوو بەشێکیش ڕای کرد و هەڵات. موسای کوڕی عوقبە دەفەرموێت، موسڵمانان بە سەر یەکدا گەڕانەوە و کەوتنە شەڕکردن لەگەڵ یەکدا بێ ئەوەی یەکتر بناسنەوە کوژراویان زۆر بوو هەندێکیان بەرە و نزیکی مەدینە هەڵاتن زوبێر ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کۆمەڵێک لە مسلمانان هەڵاتن و هەندێکیان گەیشتە نزیک کێڵگەودار خورماکانی لای چیاکەی نزیک بە شاری مەدینە پاشان گەڕانەوە بۆ لای پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بەم جۆرە خالیدی کوڕیوەلیت کە بینی تیرهاوێژەکان شوێنەکەیان چۆڵ کردووە بە فرسەتێکی گەورەی زانی و لەوێوە پەلاماریدا و لە دواوە پشتی لێگرتن و پاشان مشتیکەکان بۆیان هەڵگەڕانەوە مسوڵمانان ئابڵ و قەدران و جێگەکەی خۆیان لەدەست چوو لەبەر یەک هەڵوەشان و بێ سەروبەرەی ڕووی تێکردن و بەش بەش بوون و هەر بەشەی بەجیا لەلایەکەوە شەڕی دەکرد هەندێک نەیدەزانی شەڕ کاتیان هەڵبێت بگرەواش پرزەبوو بوون کە یەکتریشیان نەدەناسیەوە و پەیوەندیان بەسەرکردایەتیانەوە نەمابوو و بە هەڵە یەمان کە مسوڵمانێک بوو بە دەستی مسوڵمانان کوژرا و وایان دەزانی کە یەکێکە لە مشریکەکان ئایشە ڕزای خی لێبێ دەفەرمێت لە جەنگی ئۆحددا مسلمانان شکان ئیبلیس لەعنەتی خی لێبێ هاواری دەکرد بۆیان بگەڕێنەوە و بەم جۆرەش هەردوو لای سوپاکەیان گەڕانەوە سەر مسلمانان لەو کاتەدا حوزەیفە یەمانی باوکی بینی عروە دەفەرموێت موسڵمانان بە شمشێرەکانیانەوە لێی کۆببوونەوە، وایان دەزانی کە ئەوە یەکێکە لە مشریکان و حوزەیفەش هەر دەیوت ئەی بەندەکانی خوا ئەوە باوکمە، ئەوە باوکمە. بەڵام ئەوان لە قسەکەی تێنەگەیشتن و سوێن بەخوا لێی دوور نەکەوتنەوە تا کوژرا و نەیاندەناسی. حوزەیفە پێی وتن باوکی منتان کوشت. باوکی منتان کوشت ئەوانی ژووتیان سوێن بەخوا نەمان ناسی و ئەوان ڕاستیان دەکرد حەزەیفە ژووتی خوا لێتان خۆش بێت خوا لێتان خۆش بێت خوا لە هەموو کەسێ بە بەزەیی ترە دواجار پێغەمبەر درودی خی لەسەر بێ ویستی پارەی خوێنەکەی بدات بەڵام حوزەیفە وەرینەگرت و کردیە چاکە بۆ مسوڵمانان ئەمەش بووە هۆی زیاتر ڕێزداربوونی لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەم شێوەیە سوپای مسلمانان شپرزە بوون هەندێکیان چەکیان دانا و دانیشتن و هەندێکی تریان تا مردن شەڕیان کرد وەک ئەنەسی کوڕی نەظر ئەنەسی کوڕی مالیک دەفەرمێت ئەنەسی کوڕی نەظری مامم دوا کەوتبوو لە جەنگی بەدر وتی، ئەی پێغەمبەری خوا، لە یەکەم جەنگت لەگەڵ موشریکەکان دوا کەوتم، بەڵام ئەگەر خوای گەورە، پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ، ئەمجارە ئامادەی جەنگی موشریکەکانم بکات، دەبینێت چی دەکەم و ترسا هیچی تر بڵێت. کاتێک لە شەڕی ئوحوددا موسڵمانان ڕایان کرد، وتی، خوایە، سەعدیش پێی وت، ئەی برام چی دەکەیت من لەگەڵتدام؟ سەعد دواتر بە پێغەمبەری و درودی خوای لەسەر بێ، ئەی پێغەمبەری خوا ئەوەی ئەو ئەنجامی دا من نەمتوانی ئەنجامی بدەم. ئەنەسی کوڕی نەضر ڕۆیشت جەنگا لەگەڵ موشریکەکان تا شەهید بوو. ئەنەس ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت دواتر لاشەکەی ئەنەسی کوڕی نەظرمان دۆزیەوە و تەماشامان کرد لە هەشتا و سێ لاوە لێیان دابوو بەشم شێر و ڕم و تیر دواتریش مشریکەکان لاشەکەیان شێواندبوو کەس نەیدەناسیەوە تەنها خوشکەکەی نەبێت کە پوری من بوو ناوی ڕوبایعی کچی نەزر بوو وتی براکەم نەدەناسیەوە تەنها بەسرە پەنجەکانیدا نەبێت. لەوانەی کە زۆر قارەمانانە دەجەنگان لەو تەنگژەیەدا حەمزەی مامی پێغەمبەر بوو درودی خوای لەسەر بێ جابیری کوڕی عبدوڵا ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پیاوێک وتی من حەمزەم بینی لە لای ئەو کوڵە درەختەوە دەیوت من شێری خوا و پێغەمبەرەکەیم خویە من بەریم لەوەی کە ئەو مشتیکانە پێی هاتوون داوای لێبوردن لێ دەکەم بۆ ئەو کارەی ئەمانە ئەنجامیاندا واتە ئەو موسڵمانانەی کە ڕایان کرد حەمزە بەڕاستی شێر ئاسا دەجەنگا و موشریکەکانیش پرزە کردبوو تا دواجار لە دوورەوە بەڕم شەهید کرا بەدەستی کۆی لە حەبەشیەکەی جوبەیری کوڕی مطعیم کە ناوی وەحشی بوو بەسەرهاتی شەهید بوونەکەشی لەم سێ ڕیواەتەدا هاتووە یەکەم وەحشی بکوژی حەمزە ڕزای خی لەسەر بێت دەڵێت حەمزە لە جەنگی بەدردا مامی خاوەنەکەمی کوشتبوو کە ناوی توعیمەی کوڕی عەدی بوو بۆیە خاوەنەکەم جوبێری کوڕی مطعیمی کوڕی عەدی پێیوتم گەر تۆ حەمزەم بۆ بکوژیت لە تۆڵەی ماممدا من تۆ ئازاد دەکەم منیش لەگەڵ قڕیشدا چوون بۆ جەنگی ئوحد و بەشداریم کرد کاتێک بەڕی زوەستین بۆ شەڕ پیاوێک لە قوڕەیش کە ناوی سیباع بوو چووە دەرەوە وتی کێ دێتە دەرەوە جەنگم لەگەڵدا بکات حەمزەی کوڕی عەبدولمتەلیب بۆی چووە دەرەوە و پێیوت ئەی سیباع کوڕەکەی دایکی ئەنمار دژایەتی خوا و پێغەمبەرەکەی دەکەیت ئینجا حەمزە پەلاماریدا و دەست بەجێ کوشتی منیش لەژێر بەردێکدا خۆم مەڵازدا بووی تا بەلامدا تێپەڕی و کاتێک لێم نزیک بووەوە ڕمەکەمم تێگرت و دام لە خواری ناوکی و لە پشتیەوە دەرچوو دووەم ئەم ڕیواەتەش جعفەری کوڕی ئومەیەی زەمری بە درێژی دەیگێڕێتەوە لە وەحشیەوە کەوتویەتی من کۆیلەیەکی جوبەیری کوڕی مطعیم بووم و مامەکەی ناوی توعیمی کوڕی عادی بوو لە جەنگی بەدردا کوژرا بوو کاتێک قڕیش بۆ جەنگی ئۆحد ڕۆیشتن منیش لەگەڵیاندا بووم و جوبەیر بە منی وت گەر تۆ حەمزەی مامی محەمەد بکوژیت لە تۆڵەی مامی مندا ئەوا من تۆ ئازاد دەکەم منیش پیاوێکی خەڵکی حەبەشە بووم وەک ئەوان دەست ڕاز بووم لە ڕم هەڵداندا و بە دەگمەن هەڵم بکردایە کاتێک کە شەڕەکە دەستی پێکرد دەگەڕان بە دوای حەمزەدا و چاوم بۆ دەگێڕا تا لە ناوڕاستی شەڕەکەدا بینیمەوە لە هەموو لایەکەوە خەڵکانی بەشم شێرەکەی دەدا بە زەویدا و هیچ کەسێک لە ڕوویدا خۆی بۆ ڕانەدەگیرا منیش خۆمم بۆ ئامادە کرد و ئەو بە شەڕەوە پشتا و پشت هات من خۆم بۆ مەڵازدا لە ژێر بەرد بوو یان کوڵە درەختێک بوو بۆ ئەوەی زیاتر لێم نزیک بێتەوە لە پشت منەوە سیباعی کوڕی عبد عوزا بۆی چووە پێش و حەمزە پێیوت وەرە بۆ لای من ئەی کوڕی ژنە خەتە نەچیەکە ئینجا بە یەکجار لیدا و لە ناوی برد منیش ڕمەکەم بۆی جوڵاند و مشتم لێگرت و پاشان تێم گرت دام لە بەرمیزەڵدانی و لە پشتیەوە دەرچوو ئینجاویستی بەرەو من بێت و کەوت منیش لی گەڕام هەتا مرد پاشان هاتم ڕمەکەم لە لاشەی دەرهێنا و گەڕامەوە لای خێوەتگەکەی قڕیش لەوێ دانیشتم و حەقی کەسم نەبوو چونکە من تەنها حەمزەم کوشت بۆ ئەوەی ئازاد ببم. سێ، عومەیری کوڕی ئیسحاق لە ڕیوایەتێکی زەعیفدا دەڵێت، حەمزە ڕەزای خوای لەسەر بێ لە پێشەوە دەجەنگا بە دوو شمشێرەوە و دەیوت، من شێری خوام، دەهات و دەچوو تا قاچی هەڵکەوت و بە پشتا کەوت و قەڵغانەکەی سەر سنگی لێ بۆوە، ئینجا عەبدە حەبەشییەکە ڕمەکەی تێگرت و بەهۆیەوە شەهید بوو. بەڵێ هەڵگری ئاڵای مسلمانان مصعبی کوڕی عمەری شەهید بوو ئیبن و ئیسحاق دەفەرمێت مصعبی کوڕی عمەیر بەرگری لە پێغەمبەری خواکرد درودی خی لەسەر بێ تا شەهید بوو ئەو پیاوەی کە ئەوی کوشت ناوی ئیبن و قەم ئەی لەیسی بوو وای دەزانی کە پێغەمبەری کوشتووە بۆیە گەڕایەوە لای قوڕیشوتی محەممەدم کوشت وە دوای شەهید بوونی موسعەب ئاڵاکە درایە دەستی عەلی کوڕی ئەبی تالیب ڕەزای خوای لەسەر بێ کە لەگەڵ چەندین پیاوی مسوڵمانی تردا بەرگریان لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و سەرکردەی خۆشەویستیان دەکرد پاشەکشەکردن و ڕێکخستنەوەی هێزی مسوڵمانان. موسڵمانان تووشی شکست هاتن تەواو شپرزە بوون بە بیستنی کوژرانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ هێزەکانیان بەش بەش بوون و بۆ چوونەکانیان جیاواز بوو موسای کوڕی عقبە لە ئەبیشی هابی زوهریەوە دەیگەێڕێتەوە و دەفەرمێت کاتێک هێزەکانی مسلمانان پەرتەوازە بوون بەهۆی هێرشهێنانەوە بۆ سەر مسلمانان لە پێشەوە پاشان مسلمانان هێزەکانی خۆیان یەک خستەوە بۆ بەرگری کردن لەو کاتەدا هاوارێک بەرز بووە وەرنە دواوە وەرنە دواوە پێغەمبەر کوژرا بە بیستنی ئەم هەواڵە جەرگ بڕە ئەوەندەی تر مسلمانان ورەی خۆیان لە دەستدا و بێتوانا بوون و ژمارەیەکی زۆریان لێ شەهید بوو کۆمەڵێکیان بەرەو شیوەکان هەڵاتن و ئاوڕیان لە کەس نادایەوە بەڵام پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ خۆڕاگرانە لە جێگەی خۆی مایەوە و بانگی لێکردن تا هەندێکیان کۆبوونەوە و هاتنە ناو شیوەکەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ دیار نەما پیاوێک لە مسلمانان وتی دیارە پێغەمبەر درودی خوای لەسەر بێ کوژراوە ئێوەش بگەڕێنەوە بۆ لای خزم و کەس و کارتان تا پەناتان بدەن پێش ئەوەی بگەنە سەران و بتان کوژن چونکە ئەوان دوایی دەستە ناو شارەوە پیاوێکی منافق وتی ئەگەر دەسەڵاتمان هەبوایە و شتمان بەدەست بواە ئا لێرە نەدەکوژراین هەندێکی تریان وتیان گەر پێغەمبەر درودی خی لەسەر بێ کوژرابێت ئێوەش بجەنگێن بۆ پارێزگاریکردن لە ڕێباز و ئاینەکەی پێغەمبەرەکەتان تا شەهید دەبن و دەگەنەخوا پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە دوای هاوەڵانی داگەڕا بەڵام مشتیکەکان لە ڕێگەی دابوون پێغەمبەر درودی خوای لەسەر بێ کە ئەوانی بینی فەرمووی خویە گەرویستت لێبێت کەس لە دەستت ڕزگاری نابێت لەسەر زەویدا اینجا مشریکەکان بڵاویان کرد لەو قۆڵ و ڕێگە شاخاویانە و پێغەمبەریش درودی خوای لەسەر بێ بانگی لە هاوەڵانی دەکرد تا بەرەو شاخەکە پاشەکشە بکەن کۆمەڵێک لە مسوڵمانان وەک تەڵحە و زوبەیر بە چواردەوری پێغەمبەرەوە مانەوە و خۆڕاگریان کرد و بەڵێنی جەنگکردنیان دایە تا مردن خۆیان بە هەموو لایەکدا کرد بۆ قەلغان و دەجەنگان لەگەڵیدا و پارێزگاریان لێ دەکرد پێغەمبەر درودی خی لەسەر بێ لە گەرمەی شەڕەکەدا خۆی گەیاندە کۆمەڵێکی تری پەرتەوازەی مسلمانان و بە بینینی پێغەمبەر درودی خی لەسەر بێ مسلمانان ورە بەرز و چالاکتر بوون. عروەی کوڕی زوبەیر ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ کاتێک گەیشتە هەندێک لە هاوەڵانی تری و چاویان پێی کەوت کە تەڵحە و زوبەیر و سەهلی کوڕی حەنیف و حاریسی کوڕی سوممەی لەگەڵدان مسوڵمانان ئەمانیان نەناسیەوە و وایان زانی دوژمنن تا یەکێکیان تیرێکی بۆ ئامادە کردن بەڵام کاتێک ئەوان قسەیان کرد و پێغەمبەر درودی خوای لەسەر بێ بانگی کردن بەڕاستی ئەوان کە چاویان بە پێغەمبەر کەوت و زانیان کە زیندووە وەک هیچ زیانێکیان پێ نەگەیشتبێ و ورە بەرزتر بوون ئیبن و عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت ئەو مسلمانانە دوای ئەوەی ئەو بانگیان گوێ لێ بوو کە محەممەد کوژرا هیچ گومانێکیان لەم هەواڵە نەبوو دەیانوت ئێمە لەو حاڵەدا بووین تا بینیمان پێغەمبەر درودی خی لەسەر بێ بە ناوماندا هات لە نێوان هەردوو سعدەوە هەر لە دوورەوە بە شێوەی ڕۆشنەکەی ناسیمانەوە زۆر دڵخۆش بووین و دەدوت هیچمان بەسەر نەهاتووە علی کوڕی ئەبی تاالب ڕزای خۆی لەسەر بێ دەفەرمێت کاتێک هێرشی مشتیکەکان کەمێک ڕەویەوە تەماشای ناو کوژراوەکانم کرد و پێغەمبەرم درودی خی لەسەر بێن نەدیەوە وتم سوێن بەخوا پێغەمبەر درودی خی لەسەر بێ ڕای نەکردووە و نەشم بینیوە لە ناو کوژراوەکاندا بەڵام وا ئەزانم خوا بەهۆی ئەو کارەمان لێمان تووڕە بووە و پێغەمبەرەکەی بۆ ئاسمان بەرز کردوێتەوە چاکتر وایە بۆ من شەڕ بکەم تا دەکوژرێم ئینجا کیفی شمشێرەکەم شکاند و ویستم بڕۆم بۆ پەلاماردانی دوژمن ئەوەندەم زانی ئەو کۆمەڵە مسلمانە بە ڕوومدا هاتن و تەماشام کرد پێغەمبەر درودی خی لەسەر بێ لە ناویاندایە یەکەم کەس لەو موسڵمانانەی کە پاشەکشیان کرد بۆ شیوەکە و پێغەمبەری ناسیەوە کەعبی کوڕی مالیک بوو ڕەزای خوای لەسەر بێ موسای کوڕی عقبە و عروەی کوڕی زوبێر ڕزای خۆیان لەسەر بێ دەفەرمونون لە دوای شکستی موسڵمانان و بڵاوبوونەوەی هەواڵی کوژرانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ یەکەم کەس کە پێغەمبەری ناسیەوە کەعبی کوڕی مالیک بوو کە دەیوت تەماشام کرد هەردوو چاوە پیرۆزەکانی دەدرەوشانەوە لە ژێر کڵاوە ئاسنینە سەنگینەکەی سەری ئیتر بە هەموو دەنگم هاوارم کرد ئەله و ئەکبەر ئەله و ئەکبەر مژدە ئەی کۆمەڵی مسلمانان ئەوە پێغەمبەری خویە پێغەمبەریش درودی خی لەسەر بێ ئیشارەتی بۆ کردم کە بێدەنگ بم مسلمانان کە پێغەمبەریان ناسیەوە هەموو هەستان و پاشەکشیان کرد بەرەو شیوەکەی چیای ئوحود عەلی کوڕی ئەبی تالیب و ئەبوبەکری سدیق و عومەری کوڕی خەتاب و زوبەیر و حاریسی کوڕی سوممە و چەند کەسێکی تریان لەگەڵدا بوو لە ڕیواەتێکی تردا کەعبی کوڕی مالیک ڕزای خی لەسەر بێ دەفەرمێت لە جەنگی ئوحددا کاتێک پاشە کشەمان کرد بۆ شیوەکە من یەکەم کەس بووم کە پێغەمبەرم ناسیەوە وتم ئەوە پێغەمبەری خویە پێغەمبەریش درودی خوای لەسەر بێ بە دەستی ئیشارەتی بۆ کردم کە بێدەنگ بم پاشان کلاوە ئاسنینەکە و قەلغانەکەی سنگی دایە من لەبەرم کرد و ئەویش ئەوانەی منی لەبەر کرد و لەو ڕۆژەدا لە بیست و سێ لاوە بریندار بووم هەموو کەسێک کە لی دەدام وای دەزانی من پێغەمبەرم بەڵێ ئازیزان پێغەمبەر درودی خوای لەسەر بێ و هاوەڵانی لە بارودۆخێکی خراپدا بوون لێرەدا دەوەستین چاوەڕوان دەبین تا لە ئەڵقەی داهاتوودا بزانین مسوڵمانان چۆن خۆیان کۆ دەکەنەوە و چۆن پێغەمبەرەکەیان دەپارێزن و چۆن دەتوانن جارێکی تر سەر لە نوێ سوپاکەی خۆیان ڕێک بخەنەوە. ئەڵلقەی سیهشت لە ئەڵلقەی ڕابردوودا ڕوودا و بەسەرهاتەکانی جەنگی ئۆحودمان بۆ گێڕانەوە گەیشتینە ئەوەی کە سوپای موسڵمانان شپرزە بوو بارودۆخی پێغەمبەر درودی خۆی لەسەر بێ و هاوەڵانی زۆر خراپ بوو بۆیە هاوەڵان بە هەمویانەوە هەوڵیان دەدا کە پێغەمبەرەکەیان بپارێزن بە پشتیوانی خی گەورە لەم ئەڵلقەیشدا لە بابەتی پارێزگاریکردن لە پێغەمبەر درودی خی لەسەر بێ دەست پێ دەکەینەوە دوای کۆبوونەوەی ئەو کۆمەڵە مسلمانە لە پێغەمبەر درودی خی لەسەر بێ موشریکەکان هێرشەکەی خۆیان زۆر توند و چڕ و پڕتر کرد لە سەریان پاشان هەندێکیان لێ شەهید بوو پێغەمبەریش درودی خوای لەسەر بێ بریندار بوو ئەنەسی کوڕی مالیک ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغمبەر درودی خی لەسەر بێ لە جەنگی ئۆحوددا تەنها نۆ کەس لە چوار دەوریمانەوە ئەوانیش حوتیان ئەنساری بوون و دوانیان مهاجری بوون مشتیکەکان کە زۆر نزیک بوونەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، کێ ئەوانم لێ دوور دەخاتەوە هاوڕێم دەبێت لە بەهەشتا. پیاوێک لە ئەنسار چووە پێش و جەنگا تا شەهید بوو. پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ وتەکەی دووبارە کردەوە و یەکێکی تر چووە پێش و ئەویش جەنگا تا شەهید بوو. بەم جۆرە تا هەر حەوتیان شەهید بوون پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە دوو هاوەڵەکەی وت کە مابوونەوە لەگەڵیدا بەڕاستی دادپەروەر نەبووین لەگەڵ هاوڕێکانماندا لە کاتی پاشەکشێ بەرەو شاخەکە دیسان پەلاماری موشریکەکان توندتر بوو و نۆ کەسی تر لە هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ شەهید بوون جابیری کوڕی عەبدوڵڵا ڕزای خوای لەسەر بێ دەفەرموێت مسلمانان لە جەنگی ئوحددا ڕایان کرد و تەنها یانزە پیاو لە چوار دەوری پێغەمبەر درودی خوای لەسەر بێ مانەوە کە تەڵحەی کوڕی عوبەیدوڵڵایان لە ناودا بوو پاشەکشەیان دەکرد بەرەو شاخەکە پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی کێ دێتە دەست بۆ ئەوان تەڵحەوتی من ئەی پێغمبەری خوا پێی فەرموو لە جێی خۆت بە ئەی تەڵحە پاشان پیاوێکی ئەنسار وتی من ئەی پێغەمبەری خوا پێی فەرموو تۆ بڕۆ چوو شەڕی کرد تا شەهید بوو پێغەمبەر درودی خوای لەسەر بێ و ئەوانەی کە لەگەڵی دابوون کەمێک سەرکەوتن پاشان مشریکەکان پێی گەیشتنەوە و بەم جۆرە پێغەمبەر درودی خوای لەسەر بێ وتەکەی دووبارە دەکردەوە و تەلحە دەیوت من ئەی پێغەمبەری خوا بەڵام ڕێگەی نادا پیاوێکی ئەنساری داوای دەکرد کە بجەنگێ و ڕێگەیەدا ئەویش وەک هاوڵەکەی پێشووی شەڕی دەکرد تا شەهید دەبوو ماوەیەک مشتەکان لێ دوور دەکەوتنەوە و ئەوان سەردەکەوتن بە شاخەکەدا و پاشان دوژمن دەگەیشتەوە سەریان تاوای لێ هاات تەنها تەلحی بە چوار دەورەوە مایەوە و پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی کێ دەیان گێڕێتەوە ئەم جاریش تەلحەوتی من ئەی پێغەمبەری خوا ئینجا تەڵحە شەڕی هەر یانزە کەسەکەی پێش خۆی کرد واتە بە ماوەی ئەوان جەنگا تا لە دەستی درا و هەندێک لە پەنجەکانی قرتاوتی ئاخ پێغمبەر درودی خی لەسەر بێ پێی فەرموو گەر بدو تایە بیسمیلا فریشتەکان دایان فڕاندید لە پێش چاوی خەڵکیدا و لە ڕیواەتێکی تردا گەر بدو تایە بیسمیلا لە پێش چاوی خەڵکاندا فریشتەکان بەرزیان دەکردیتەوە تا دەیانگەیان دیتە ئاسمان لە گێڕانەوەیەکی تردا گەر بدوتایە بسم اللە دەتبینی بەوە ماڵێکت بۆ دروست دەکرا لە بەهشتا و تۆش هێشتا زیندوو بوویت لە دنیادا پاشان خی گەورە مشریکەکانی گێڕایەوە تەڵحە بەهۆی ئەم لێدانەوە ئەو دەستەی تووشی شەلەل هات وەک قەیز ڕزای خی لەسەر بێ دەفەرمێت ئەو دەستەی تەڵحەم بینی بە ئیفلیجی کە پارێزگاری پێکردبوو لە پێغەمبەر درودی خی لەسەر بێ لە جەنگی و حوددا لە ڕیوایەتێکی تردا ئیبراهیمی کوڕی محەممەدی کوڕی تەلحە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت یەکێک لە مشریکەکان کە ناوی مالیکی کوڕی زوهیر بوو تیرێکی هەڵدا بەرەو پێغەمبەر درودی خی لەسەر بێ تەلحە دەستی دایە بەر ئەو تیرە و لەوەوە تووشی ئیفلیجی هاتووتی ئاخ ئاخ لەگەڵ ئەوەشدا تەلحە لە زۆر لاوە بریندار کرا و خوێنی لێ دەڕۆشت. موسای کوڕی عوقبە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، تەڵحە لە سی و پێنج یان سی و حەوت لاوە بریندار کرابوو بە تیر و ڕم و شمشێر و لە ناوچاوانی درابوو و پەنجەی شایەتومانی قرتابوو و پەنجەکانی تری ئیفلیج بووبوون. دوای ئەمە سەعدی کوڕی ئەبی وەقاس ڕەزای خوای لەسەر بێ هات و لەو ڕۆژەدا تەنها سەعد و تەڵحە لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ مابوونەوە. سەعدیش تیرهاوێژێکی زۆر دەست ڕاست بوو خۆی گەیاندە لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە ناو شەڕەکەدا ئەم بەسەرهاتەش خۆی بۆمان دەگێڕێتەوە و دەفەرمێت کاتێک لە شەڕی ئۆحددا مسلمانان پەرش و بڵاو بوون و لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ دوور کەوتبوونەوە منیش چوومە لایەکەوە وتم پارێزگاری لە خۆم دەکەم یان شەهید دەبم یان ڕزگارم دەبێت تا دەگەمە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لەو کاتەدا پیاوێکم بینی دەم و چاوی هەڵپێچابوو نەمدەزانی کێیە موشریکەکان بۆی چوون تاوتم ئێستا لە ناوی دەبەن بەڵام ئەو کەسە دەستی پڕوردە چەو کرد و پاشان پرژاندی بە ڕوویاندا تا هەر هەمویان پاشە و پاش گەڕانەوە دواوە ئەمە چەند جار ڕوویدا هەر نەمدەزانی ئەو کەسە کێیە میقدادم لێ نزیک بوو ویستم پرسیاری ئەو پیاوەی لێ بکەم بەڵام میقداد وتی سەعد ئەوە پێغەمبەری خوایە درودی خوای لەسەر بێ بانگت دەکات وتم ئەو لە کوێیە میقداد دەستی بۆ ڕاکێشا و منیش هەستام وەک هیچ خەفەت و ئازارێکم توش نەبوو بێت چوم و پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی سعد ئەمڕۆ لە کوێ بوویت منیش وتم لێو جێگایە بووم کە منت تێدابینی ئەی پێغەمبەری خوا پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە پێشەوە جێگەیەکی بۆ دەستنیشان کردم و لەو جێگەیە دانیشتم و کەوان و تیرەکەم ئامادە کرد کە تێم دەگرتن دەموت خویە تیرەکەت بدە لە دوژمنەکەت پێغەمبەریش درودی خوای لەسەر بێ دەی فەرموو خویە داواکەی سعد جێبەجێ بکە خویە تیرەکانی سعد بە نیشانەکانی خۆی بگەیەنە واتە بدات لەو جێگەی کە سەعد بۆی دەهاوێژێت دەی تێیانگرە سعد باوک و دایکم بەفیداد بێت هەر تیرێکم دەهاویشتە مشریکەکان پێغەمبەر درودی خی لەسەر بێ دەی فەرمو و خویە داواکەی سعد جێبەجێ بکە و تیرەکانی بگەێنە نیشانەکانی خۆی تا هەموو تیرەکانی کیفەکەم تێگرتن و تیرم پێ نەما ئەجا پێغەمبەر درودی خی لەسەر بێ تیرەکانی کیفەکەی خۆی بۆ هەڵڕێژام و زۆهری دەفەرموێت ئەو ڕۆژە سەعد هەزار تیری هاویشت. لە ڕیوایەتێکی تردا سەعد دەفەرموێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ تیرەکانی خۆی لە کیفەکەیدا بۆ هەڵڕێژام لە جەنگی ئوحوددا و فەرمووی، تێیان گرە ئەی سەعد باوک و دایکم فیدات بێ. لە ڕیوایەتێکی تردا دەفەرموێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەم دوعایەی بۆ کردم، خوایە تیرەکانی سەعد بدە لە نیشانەکانی خۆی و دوعاکانی قبوڵ بکە لە ڕیواەتێکی مرسەلی زعیفدا هاتووە کە عمەیری کوڕی ئیسحاق فەرموویەتی کاتێک سەعد تیرەکانی دەهاویشتە مشتیکەکان لە جەنگی ئۆحددا گەنجێک هەر تیری بۆ کۆ دەکردەوە و بۆی دەهێنا و پێی دەوت باوکی ئیسحاق ئەمانەشیان تێگرە لە دوای تەوابوونی جەنگەکە کەس ئەو گەنجەی نەناسی و نەبینیەوە. ئەبوو تەڵحەش لەو ڕۆژە سەختەدا بە تیر و کەوانەکەی دەجەنگا و خۆی دەخستە بەر ئەو تیرانەی کە دەهاوێژرا بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەنەسی کوڕی مالیک ڕزای خوای لەسەر دەفەرمێت لە ڕۆژی جەنگی ئۆحددا هەندێک لە مسلمانان بە چواردەوری پێغەمبەرەوە ڕایان کردبوو بەڵام ئەبوو تەڵحە خۆی کرد بۆ قەلغانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ و لەبەر دەمیدا وەستا بوو ئەبوو تەڵحە تیرهاوێژێکی دەستڕاست بوو، تیرەکانی لە کەوانەکەیدا زۆر ڕایدەکێشان، ئینجا دەیهاویشتن، بۆیە ئەو ڕۆژە دوو یان سێ کەوان بە دەستیەوە شکا. لەو ڕۆژەدا هەر پیاوێک لەوێدا بڕۆشتایە و تیری پێ بوایە، پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەیفەرموو تیرەکانت هەڵڕێژە بۆ ئەبوو تەڵحە. هەرکات تیرەکانی دەهاویشت پێغەمبەر درودی خی لەسەر بێ سەری بەرز دەکردەوە تا ببینێت تیرەکە لە کوێ دەدات ئەبوو تەلحەش سنگی بەرز دەکردەوە و خۆی دەدایە پێش پێغەمبەر درودی خی لەسەر بێ و دەیوت ئەی پێغەمبەری خوا دایک و باوکم بە قوربانت بێ سرد بەرز مەکەرەوە نەوەک تیرێک لە تیرەکانیان بەرت کەوێت سنگم قەلغانە بۆ سنگت ئەبو تەڵحە خۆی خستبووە بەردەم پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و دەیوت من بەهێزترین کەسم لە ناو خزمەکانی خۆم پێم بڵێت چیت دەوێت با بۆت جێبەجێ بکەم لە ڕیواەتێکی زایفدا هاتووە کە ئەبوو دووجانە پشتی کردوتە قەلغان بۆ پێغەمبەر درودی خی لەسەر بێ و محەممەدی کوڕی ئەمر ڕزای خی لەسەر بێ دەفەرمێت ئەبوو دووجانە خۆی کرد بۆ قەلغان بۆ پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ و خۆی دابوو بەسەریدا تا تیرێکی زۆر چەقا لە پشتیدا لە ڕیوایەتێکی تردا گێڕدراوەتەوە لە قەتادەی کوڕی نوعمانەوە ڕزای خوای لەسەر بێ کە فەرموویەتی کەوانێک کرایە دیاری بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەویش دای بە من لە جەنگی ئۆحوددا منیش ئەوەندەم تیر پێ هاویشت تا تاڵەکەی قرتا بەڵام هەر لە جێگەکەی خۆم وەستام و سرم لە پێشی سەری پێغەمبەر درودی خوای لەسەر بێوەستاند بوو بۆ ئەوەی ڕوخساری لە تیری دوژمن بپارێزم هەر تیرێک بەرەو ڕووی بهاتایە من سەرم بۆ لار دەکردەوە تا دەم و چاوی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بپارێزم چونکە تیرم هیچ پێ نەمابوو تا لە کۆتاییدا تیرێک لە لای چاوی دام چاوم دەرپەڕی و مشریکەکان ڕایان کرد منیش چوومە لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە لەپی دەستمەوە گرتبووم پێغەمبەر درودی خوای لەسەر بێ کە منی بەو جۆرە بینی فرمێسک لە چاوانی هاتە خوار و فەرمووی خوایە قەتادە پارێزراو بکەیت وەک چۆن دەم و چاوی پێغەمبەرەکەتی پاراست خویە ئەم چاوەی بکەیتە تیشترین و چاکترینی هەردوو چاوانی دواتر ئەو چاوەی چاکترین چاوی بوو بەم جۆرە پێغەمبەر درودی خی لەسەر بێ لەگەڵ ئەو هاوڵانەی کە ژمارەیان دەگەیشتە سی کەس خۆڕاگر بوون لە ڕووی هێرشەیەک لە سەریەکەکانی دوژمن بۆ ئەوەی کەم کەم پاشەکشە بەرەو شاخی ئوحود بکەن. کوشتنی ئوبەی کوڕی خەلەف لەم کاتەدا ئوبەی کوڕی خەلەف هێرشی هێنایە سەر موسڵمانان و مەبەستی بوو بڕیارە کۆنەکەی جێبەجێ بکات کە بریتی بوو لە کوشتنی پێغەمبەر درودی خوای لەسەر بێ، وردەکاریی ئەم باسەش لەم سێ ڕیوایەتەی زانایانی سیرەدا هاتووە یەکەم عروەی کوڕی زوبەی ڕزای خی لەسەر بێ دەفەرمێت ئۆبەی کوڕی خەلەف لە مەکە سوێندی خواردبوو کە دەبێت پێغەمبەری خوا بکوژێت و ئەم هەواڵەش گەیشت بوو بە پێغەمبەر درودی خی لەسەر بێ و فەرموو بووی بەڵکو من ئەو دەکوژم ئینشا ئەله لە ڕۆژی جەنگی ئوحددا ئوبەی کوڕی خەلەف هەموو لاشەی بە ئاسن داپۆشیبوو و سەر و کڵاوی ئاسنینی پۆشیبوو تەنها چاوی دیار بوو هێرشی هێنا وتی ڕزگار نەبم گەر محمد ڕزگاری بێت هێرشی هێنا بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ مصعبی کوڕی ئۆمەی ڕزای خوای لەسەر بێ لە پێشی پێغەمبەر درودی خوای لەسەر وەستا بوو بۆ پارێزگاری کردنی مصعب شەهید بوو پێغەمبەر درودی خوای لەسەر بێ چاوی بە ئەڵقەیەکی کراوەی نێوان کڵاو و درعەکەی سەر قڕقڕاگەی ئوبەی کەوت ڕمێکی بۆ هەڵدا و لەو جێگەی دا و لەسەر ئەسپەکەی خستێ خوارەوە و بەڵام خوێن لە جێبرینەکەی نەهاتە دەر هاوڵانی هەڵیان گرتەوە وەک گادەی بۆ ڕاند و پێیان وت بۆ وا بێغیرەتی ئەوە تەنها ڕووشاویەکە ئەویش بەڵێنەکەی پێغەمبەری خوای بۆ گێڕانەوە کە وتبووی، من ئوبەی دەکوژم، پاشان وتی، سوێند بە خوا ئەو ئازارەی ئێستا بە منەوەیە، گەر بە خەڵکی هەموو ذی الحیجازەوە بێ هەموویان دەمرن. ئەوە بوو ئوبەی پاشان مرد. دووەم، موسای کوڕی عوقبە لە سەعیدی کوڕی موسەییبەوە دەیگێڕێتەوە کە فەرموویەتی، لەو ڕۆژەدا ئوبەی تەنها چاوی دیار بوو بەسەر ئەسپەکەیەوە هێرشی دەهێنا و دەیوت ڕزگارم نەبێت گەر محەممەد ڕزگاری بێت بەڵام هەندێک لە مسلمانان ڕێگەیان پێگرت پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمانی پێکردن کە ڕێگەی بۆ چۆڵ بکەن مسعبی کوڕی ئۆمەی ڕزای خی لەسەر بێ بەرە ڕووی چوو تا شەهید بوو پاشان پێغەمبەر درودی خی لەسەر بێ چاوی کەوت بە ئەڵلقەیەکی کراوەی سەر قڕقڕاگەی ئوبەی ڕمێکی تێگرت و بەر قڕقڕاگەی کەوت و لە ئەسپەکەی کەوتە خوارەوە و خوێن لە برینەکەی نەهاتە دەر پاشان ئوبەی لە ڕێگەی گەڕانەوە بۆ مەککە لە ناوچوو سێهەم ئیبن و ئیسحاق ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت ئیبن و شیهابی زوهری بۆی گەڕامەوە لە عەبدوڵای کوڕی کەعبی کوڕی مالیکەوە دەفەرمێت کاتێک پێغەمبەر درودی خی لەسەر بێ لە شیوەکەدا بەرەو شاخەکە پاشەکشەی دەکرد و بەی کوڕی خەلەف پەیدا بوو دەیوت محەممەد، ئەمڕۆ ڕزگارم نەبێت گەر تۆ ڕزگارت بێت. هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمویان ئەی پێغەمبەری خوا پیاوێک لە ئێمە بۆی بگەڕێتەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی لێی گەڕێن کاتێک نزیک بووەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ڕمەکەی لە حارسی کوڕی سممە وەرگرت و ڕووی کردە ئوبەی و گوڕی بۆ خوارد کە تێی گرت ئێمە هەموو پەرش و بڵاو کەوتین بەم لاولادا پاشان تێی گرت و دای لە ئەڵقە کراوەکەی درعەکەی و لە قوڕقوڕاگەی دا و لە ئەسپەکەی کەوتە خوارەوە و چەندەها تەقلەی لێدا بەم جۆرە پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە ژیانیدا تەنها ئەم کەسەی بەدەست کوژراوە بەمەش ئەم کەسە تونترین سزا دەدرێت لە دۆزەخدا وەک پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ دەفەرمێت توندترینی خەڵکی کە سزا دەدرێت لە ڕۆژی قیامەتدا پیاوێکە کە پێغەمبەرێکی کوشتبێت یان بە دەستی پێغەمبەرێک کوژرابێت هەروەها ئەبوو هوڕێرە ڕزای خی لەسەر بێدەی گێڕێتەوە لە پێغەمبەرەوە درودی خی لەسەر کە فەرموویەتی تووڕەبوونی خوا توندە لەسەر ئەو کەسەی کە پێغەمبەری خوا دەیکوژێت لە پێناوی خوادا برینداربوونی پێغەمبەر درودی خی لەسەر بێ لە کاتی پاشەکشەکردنی مسلمانان بەرەو شاخی ئۆحود موشریکەکان زیاتر هێرشەکانیان تونتر کرد بۆ سەر خودی پێغەمبەر درودی خوای لەسەر بێ تا لە کۆتاییدا چەناگەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بریندار بوو و یەکێک لە دانەکانی شکا و لێوی پیرۆزی لە ناوەوە بریندار بوو و سەر ئەژنۆکانی ڕووشاو کەوتە چاڵێک لە چاڵەکانەوە. ئەمانە لە چەندین فەرموودەدا هاتوون دوای کۆکردنەوە و ڕێکخستنیان بەم جۆرە دەوێت ئەنەس ڕزای خی لەسەر بێ دەفەرموێت پێغەمبەر درودی خی لەسەر بێ لە جەنگی ئۆحوددا دەموچاوی بریندار کرا چەناگەی بریندار کرا تا خوێن بەلای دەمیدا هاتە خوارەوە یەکێک لە دانە خرێکانیشیان شکاند و لە قۆڵیشی درا و تاسی کڵاوەکەی سەریشی لی درا و شکا وە پێغەمبەریش درودی خوای لەسەر بێ خوێنەکەی بە دەموو چاوێەوە دەسڕی و دەیفەرموو چۆن ڕزگار دەبن کەسانێک کە دەموو چاوی پێغەمبەرەکەیان خەڵتانی خوێن کردووە و دانی خرێشیان شکاندووە لە کاتێکدا کە ئەو بانگیان دەکات بۆ لای خوای خۆیان و دەی فەرموو خوا زۆر تووڕەیە لەوانەی کە دەموو چاوی پێغەمبەری خویان خوێناوی کردووە وە لە ڕیوایەتێکی تردا دەیفەرموو خوا زۆر توڕەیە لەوانەی کە تاسکڵاوی ئاسنیان لەسەر پێغەمبەرەکەیاندا شکاندووە کە ئەو بانگیان دەکات بۆ لای خوا لە گێڕانەوەیەکی تردا عمەری کوڕی خەتاب ڕزای خی لەسەر بێ دەفەرموێت پێغەمبەر درودی خی لەسەر بێ لە جەنگی ئۆحددا فەرمووی خویە نەفرەت بکە لە ئەبوو سوفیان خوایە نەفرەت لە حارسی کوڕی هیشام بکە خوایە نەفرەت لە سەفوانی کوڕی ئومەیە بکە چۆن ڕزگار دەبن کەسانێک کە پێغەمبەرەکەیان خوێناوی کردووە و دانی خرێیان شکاندووە کە ئەو بانگیان دەکات بۆ لای خوا ئەجا ئەم ئاەتە دابەزی أعوذ بالله من الشيطان الرجيم لە هەندێک ڕیوایەتی زەعیفدا ناوی ئەو کەسانە هاتووە کە پێغەمبەریان درودی خوای لەسەر بێ بریندار کرد لەوانەش یەکەم ئەبوو ئومامە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت عبدوڵی کوڕی قومئا بەردێکی هاویشتە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و نەوچەوانی بریندار کرد و دانی خرێشکاندووتی بگرە لە ئبن و قومە ئەوە پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ خوێنەکەی بە دەم و چاویەوە سڕی و فەرمووی خوا کەرت کەرتت کا ئەوە بوو لە دوای گەڕانەوەی خی گەورە بەرانێکی کێوی بەسەردا زاڵ کرد بەر شۆقیدا تا کەرت کەرتی کرد دووەم ئیبن و شیهابی زوهری ڕەحمەتی خی لەبێت دەفەرمێت عوتبەی کوڕی ئەبی وەقاس دانی پێغەمبەری شکاند و دەم و چاوی خوێناوی کرد پێغەمبەر درودی خوای لەسەر بێ دوعای لێ کرد و فەرمووی خوایە ساڵی بەسەردا نێتەوە و بە کافری بمرێت ئەوە بوو ساڵی بەسەردا نەهاتەوە و بە کافری مرد سێهەم ئیبن و هیشام لە ئەبوو سعیدی خودریەوە دەیگێڕێتەوە و دەفەرمێت عتبەی کوڕی ئەبی وەقاس بەردێکی دا لە دانی خرێی خوارەوەی لای ڕاستی پێغەمبەر درودی خوای لەسەر بێ و لێوی خوارووی بریندار کرد عەبدوڵای کوڕی شیهابیش ناوچەوانی بریندار کرد ئیبن قومەئەش سەر ڕوومەتی بریندار کرد و دوو ئەڵقا لە ئەڵلقەکانی مخفری لەسەر ڕوومەتی گیر بوو کەوتە چاڵێک لەو چاڵانەی کە ئەبوو ئامر هەڵی کەندبوو بۆ ئەوەی مسلمانانی تێبکەون بێ ئەوەی ئاگادار بن علی کوڕی ئەبی تاالب ڕزای خی لەسەر بێ دەستی پێغەمبەری گرت و تەڵحەی کوڕی عوبەیدوڵڵاش بەرزی کردەوە تا هەستایەوە و مالیکی کوڕی سینان خوێنەکەی بە دەموچاوی پێغەمبەرەوە هەڵمژی و پاشان تفی کردەوە و ڕۆی کرد لە ڕیوایەتێکی تردا هاتووە کە ئەبوو سەعیدی خدری ڕزای خۆی لەسەر بێ خوێنەکەی هەڵمژیوە و پاکی کردوتەوە چوار لە ڕیواەتێکی تردا لە ئەبوو بەکری سدیقەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت گەیشتی نەلای پێغەمبەر درودی خی لەسەر بێ دانی شکا بوو و دەموچاوی بریندار کرابوو و دوو ئەڵقە لە ئەڵقەکانی موغفیرەکەی چوو بۆ ناو ڕوومەتیەوە من ویستم لێی بکەمەوە بەڵام ئەبوو عوبەیدە سوێندی لێ خواردم کە وازی لێ بهێنم پاشان ئەبوو عوبەیدە هات و نەیویست بە دەستەکانی ڕایان بکێشێ نەوەک ئازار بگات بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ بۆیە قەپی لێگر بە دانەکانی و ئەڵلقەیەکیانی دەرکرد و دانێکی کەوت دواتر ئەڵلقەکەی تریانی بەدانی ڕاکێشا و ئەو دانەی تریشی کەوت لە ڕیوایەتێکی زەعیفدا هاتووە، نوسەیبەی کچی کەعبی مازنی کە ناسراوە بە ئوم عەمارە، پارێزگاری لە پێغەمبەر کرد لە جەنگی ئوحوددا، تا لە زۆر لاوە بریندار کرا، بەڵام ڕاست وایە کە خوای گەورە پێغەمبەری درودی خوای لەسەر بێ بە فریشتەکان پاراستووە، وەک دەفەرموێت، واللە یعصمک من الناس. ئەمەش بە ڕوون و ئاشکرایی لە فەرموودەکەی سەعدی کوڕی ئەبی وەقاصدا هاتووە کە فەرموویەتی. لە جەنگی ئوحوددا چاوم کەوت بە دوو کەس کە پۆشاکی سپیان لەبەردا بوو یەکێکیان لای ڕاستی پێغەمبەرەوە بوو درودی خوای لەسەر بێ ئەوی تریان لە لای چەپیەوە بوو زۆر بە توندی دەجەنگان و پارێزگاریان لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەکرد و هەرگیز پێشتر ئەوانم نەدی بوو و دواتریش ئەوانم هەر نەدیەوە واتە ئەو دوانە جبریل و میکائیل بوون سەلامی خوایان لەسەر بێ وە لە دوو ڕیوایەتی زەعیفی تردا هاتووە کە خوای گەورە تیر و شمشێری موشریکەکانی لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ دوور خستۆتەوە یەکەم ئیمامی زوهری ڕەحمەتی خوای لێ بێ دەفەرمێت خوای گەورە ڕوخساری پێغەمبەرەکەی پاراست لە حەفتا لێدان بە شمشێر لە جەنگی ئوحوددا دووەم نافیعی کوڕی جوبەیر ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت گوێم لە پیاوێکی موهاجرین بوو کە دەیوت، تەماشای تیری موشریکەکانم دەکرد دەبارینە سەر پێغەمبەر درودی خوای لەسەر بێ کە لە ناوەڕاستیاندا بوو، خوای گەورە هەمووی لێ دوور دەخستەوە. عەبدوڵای کوڕی شیهابم بینی کە موشریک بوو دەیوت، لەو ڕۆژەدا موحەممەدم نیشان دەن، ڕزگارم نەبێت گەر ئەو ڕزگاری بێت لەو کاتەدا پێغەمبەر درودی خوای لەسەر بێت لە لایەوە وەستا بوو کە لێی تێپەڕ بوو سەفوان ڕەخنەی لێگرت کە لە پەنایدا بووە و هیچی لێ نەکردووە ئەویش سوێندی دەخوارد و دەیوت واللهی نەمبینی سوێن دەخۆم بەخوا کە ئەو لێمان پارێزراوە لەو ڕۆژەدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەو هەموو برین و ماندوو بوونەوە لە پاشەکشەکردنەکەیدا بەرەو ئوحود ویستی بەسەر بەردێکدا سەرکەوێت بەڵام نەیتوانی چونکە دوو دەرعیشی لەبەردا بوو تا تەڵحە پشتی بۆ دانەواند و بەسەر پشتیدا سەرکەوت ئیبن ئیسحاق ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ ویستی بەسەر بەردێکی شاخەکەدا سەرکەوێت کە ویستی هەڵسێت نەیتوانی چونکە کەوتبووە ساڵەوە و دوو درعی لەبەردا بوو تەڵحە بە چۆکا کەوت و بەرزی کردەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەسەر پشتی تەڵحەدا سەرکەوت بۆ سەر بەردەکە و زوبێر دەفەرمێت گوێم لێ بوو پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەی فەرموو و بەهەشتی بۆ مسۆگەر بوو دو هێرشی مشریکەکان بۆ گرتنی بەرزاییەکانی چیای ئۆحد دوای ئەو هەموو شەڕە کۆمەڵێک لە قارەمانانی ئەسحابی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە چواردەوری پێغەمبەردا کۆبوونەوە و بەرگریەکی زۆریان لە پێغەمبەر کرد ئا لەو کاتەدا موشریکەکان دواهێرشی خۆیان ئەنجامدا بۆ گرتنی بەرزاییەکانی چیای ئوحد و پەلاماردانی موسڵمانان لە پشتەوە عروەی کوڕی زوبەی ڕزای خوای لەسەر بێ دەفەرموێت موسڵمانان لەو حاڵەدا بوون شەیتان وەسوەسەی بۆ دەکردن و غەمباری دەکردن کە بەبەر چاوی خۆیانەوە ئەو برایانەیان شەهید کران و باسی کوژراوەکانیان لە یەکتر دەپرسی لەو کاتەدا تەواو غەم و پەژارە دایگرتبوون ئینجا خی گەورە مشتیکەکانی هێنایەوە سەریان تا ئەو هەموو خەفەت و ناڕحەتیان لێ دوور بخاتەوە لە ناکاودا تەماشایان کرد وا دوژمن لە سەریانەوەیە و دەیانەوێت سەرچیاکەیان لێ بگرن ئا لەو حاڵەدا هیچ غەم و خەفەتێکیان لە دڵدا نەما پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی خوایە ئەوانە بۆیان نییە بەرز بن بە سەرماندا پاشان دوعای کرد و هاوڵانی هاندا بۆ پەلاماردانیان و خۆی و عمەری کوڕی خەتاب و تاقمێک لە مهاجرین بۆیان سەرکەوتن بە شیوەکەدا تا گەیشتنە لای دوژمن و بە شەڕ هاتن لەگەڵیاندا تا ڕاویان نان و لە شاخەکەدایان بەزان نەخوارەوە لە ڕیوایەتێکی تردا ئەنەس ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە جەنگی ئوحوددا دوعای دەکرد و دەیفەرموو، خوایە گەر ویستت لێ بێت ناپەرستریت لە زەویدا. موسای کوڕی عوقبە ڕەحمەتی خوای لێ بێ دەفەرموێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە دوای هاوەڵانیدا بوو تەماشای کرد وا موشریکەکان لەسەر ڕێگەکەیانن ئەوانی بینی لە ڕوویاندان فەرمووی، خوایە گەر ویستت لێبێت کەس زاڵ نابێت بەسەر فەرمانتا لەسەر زەویدا خوایە گەر ویستت لێبێت ناپەرسترێیت ئینجا مشریکەکان لێی دوورکەوتنەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و کۆمەڵێک لە هاوڕێیانی کە تەڵحە و زوبەیریان تێدا بوو لە چواردەوری پێغەمبەر بوون و دەیان پاراست و بەرەو چیاکە کەوتبوونەڕێ لەگەڵ مشریکەکان بەجەنگ هاتن و هەمویان کوژران تەنها شەش یان حەوت کەس بە چواردەوریەوە مابووەوە بەڕێزان ڕووداو و بەسەرهاتەکانی جەنگی ئوحود هێشتا کۆتایی نەهاتووە پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەگەڵ هاوەڵان بەردەوام لە ڕوبەڕووبوونەوەی مشتیکەکاندان لێرەدا دەوەستین بە پشتیوانی خی گەورە لە ئەڵلقەی داهاتوودا بەردەوام دەبین لەسەر باسەکە و بە تایبەت دوای ئەوەی خی گەورە لەم حاڵەتەدا هەڵوێستی دووڕوەکان دەخاتە ڕوو تا ئەو کاتەش هەموو لایەکتان بەخوای گەورە دەسپێرین خواتان لەگەڵ